ئیماندارانی بەڕێز لە فەرموودەیەکی پێغەمبەر صلی اللە علیه وسلم کە خۆشەویستی خوا فەرموویەتی ما کان الرفق فی شیء الا زانه وما نزع من شیء الا شانه ئەم حەدیسە ئیمای مسلم ڕەحمەتی خوای لێ بە ڕیوایەتی کردووە پێغەمبەرمان صلی الله علیه وسلم دەفەرمێن نەرمونیانی لەسەر خۆی و میهرەبانی هەڵوێستی جوان و نەرم لە هەر شتێکا بێت، لە هەر کارێکا بێت جوانی دەکا. نەرمونیانی، لەسەرخۆیی لە هەر کارێک، لە هەر پیشەیەک، لە هەر قسەیەک، لەسەر هەر ئیشێک لابدرێ، بەرگی نەرمونیانی لێ دابڕندرێ، ئیلا ئەو کارە ناشرین دەکا. ئەمە فەرموودەکەی پێغەمبەرە صلی اللە علیە وسلم، نەرمونیانی لە هەر شتێکا بێت جوانی دەکا، نەرمونیانی لە هەر شتێک دابڕندرێ ناشیرنی دەکا، قێزەونی دەکا، بێکەڵکی دەکا. تەماشاکە با کۆمەڵێن نمونە سیرکەین لەسەر ئەم فەرمودەی پێغمبەری خوا صلی الله علیه وسلم کە بە چاوی خۆمان ڕۆژانە ئێمە دەیان بینین هەر لە لێخوڕینی سارێکەوە ئۆتۆمبیلێکەوە تەماشاکە ئەو کەسێک کە بە نەرمونیانی یەکەم جار قاپیەکە دەکاتەوە و بە نەرمونیانی پێوەیەداتەوە چەند هێوە شێوەیەکی جوانە نەکە پەلاماری قاپیەکە داوازان شەڕی لەگەڵ دەکاو کە پێوەدات وڵی تۆپ دەتەقێ ئەم دوانە ئەم دوو نیمە نموونە سەیرکە یەکێ قاپیەکە چەند جوان دەکاتەوە دوایی چەند بە هێواشی و بە جوانی دایەخاتەوە پاشان چەند بە جوانی دانیشێ بە هێمنی بە لەسەر خۆی خۆی ناشڵەژێنێ سوی دەیخاتە بۆش جێڕ و کلاجەکانی مەزبوتە سلف لێدا دواتر بە هێواشی و بە نەرمی لە شوێنی خۆیان دەڕوا ئەم ئینسانە چەند لە حادیسە دوورە چەند خەڵک ڕەحمەتی بۆ دەنێرێت چەند مایەی کەمکردنەوەی زەحمەت و تەبودۆزە لەسەر خەڵک ئەی لەگەڵ ئەو کەسەیا کە نەرم و نیانی لە لێخوڕینی سارەکەیا لادەبا بزانە چەندیان فەرقە بەڕێزان ئەم دوو دیمەنە بێنە بەرچاوی خۆت کە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی نەرم و نیانی لە هەر شتێکا بە جوانی دەکا لە هەر شتێکیش دابڕندرێ ناشرینی دەکا پاشان سیرکە لە ئامۆژگاریدا ئامۆژگاریەک کە بە نەرم و نیانی بیکەی چەند جێگا زیاتر دەگرێ لەوەی کەوا بە توند و تیژی و بە قسەی ناخۆش و بە زەبر و زەنگ بێ زۆری فەرقە لە جلوبەرگی خۆتا وەرە تاقی بکەوە بچۆوە ماڵەوە ئەو جلوبەرگەی لەبەرتایە بە نەرم و نیانی دایکە نەخۆپچەکانی بکەوە بە هێواشی بە علاگەیە کە چەند دیمەنێکە و بۆ خۆت مرتاحی ئەی وەرە پەلەپەل بکەو بە نەرم و نیانی نەبێ هەموو نیوەی قۆپچەکانت دەپچڕێنی وەختی ئەزانی قاچەکەت عاسێ دەبێت لە پانتۆڵەکەتا نایەتە دەرەوە هەڵدەگەڕێتەوە هەر ئەمە نمونەیەکی سادەیە کە هەر ئەو جلو بەرگەی کە دایەنێ ئەگەر نەرمونیانی لەگەڵا بەکاربێنی هەم خۆت سەلامەتی هەم جلو بەرگەکەت سەلامەتە جووتێک گۆرەوی لە پێ دەکەیت دانیشی بە هێواشی جوان لە پێیەکەی هەم بە جوانی لە پێت کردو هەم قاچ سەلامەتە کابرا جووتێک گۆرەوی لە پێ دەکات بە پەلەپەل و نەرمونیانی تیا بەکار ناهێنێ تەماشا کە بەڕێزەکەم چی لێ دێ سیرەکەی وای لێ هاتووە خەریکە قاچی وەردەگەڕێ یان گۆرەوەکەی سەراو بن لە پێ کردو پشتەپێی بۆ سەرەوەیە ئەمە لە ئەنجامی وەک کە نەرمونیانی لە گۆرەوی لە پێکردنێکا بەکار نێنا فەرمودەیەکی پێغەمبەری خوا صلی الله وسلم جێبەجێ نەکرد لە کڕین و فرۆشتنا چەند جوانە تۆی کڕیار کاتێک کە دەچی بۆ دوکانێک بە نەرمونیانی سڵاوێکی لێ بکەی کاکە سەلام علیکم خوا بازاڕتدا ئەرە زەحمت نەبێ ئەمە بە چەنە باشە چەنی فەرقە خۆت گرژ و مۆنکەی و بەبێ سەلام و بەبێ کەلام و بەبێ خوا بازاڕدا ئەو بە چەنە بزانە ئەم دوو دیمەنە خۆ هەر یەک سەودا و معامەلەیە چەند ئەم دڵی دوکاندارە لەگەڵ ئەمەی تریانە چەندی فەرقە ئەی فرۆشیار ئەگە دوکانەکە دوکاندارەکە بەڕێ خۆش کرد یاخوا بەخێر بێ کاکە گیان فەرموو براکەم ئەمرکە وڵا ئەویان بەوەندەیە و ئەوەش بەوەندەیە و جەنابت کامیان دەفەرمووی بزانە تۆ حەز دەکەی جاریشکە بچیەوە لای ئەم دوکاندارە بۆ چونکە نەرمونیان بوو ها نەرم و نیانی لە کڕین و فرۆشتنا چەند ئینسانەکە مورتاح دەبێ تۆ حەزەکەی بە پسیەوەیە زۆر دوکاندارەیە ڵە خوای گەورە ڕزقی واسع کردووە ئەمە ڕاستە بەڵام باوەڕتان بە ئەکسەری ئەو ڕزق واسعی خوای پەروەردگار دەگەڕێتەوە بۆ گفت و لفتەکەی خۆی کە بە نەرم و نیانی بە هێواشی ڕێزت دەگرێ و ئێمەی کڕیاریش کاتێک کە دەچین بۆ لای دوکاندارەکە چەند جوان ڕێزی فرۆشیار بگری لێی تووڕە نەبی بڵێ ئەو بۆ وایە ئەمە بە چەند بوو زۆر بە هێواشی بە نەرمگنیانی لە گفتوگۆی خێزانیدا چەند جوانە پیاوێک بە خێزانەکەی بڵێ وشەیەک لێرەدا قەتع دەکەم ئەو ئینگلیزەکان ئینگلیز زیرەکترین قەومی دنیان توانیویانە هەتا ئەمریکاش زۆربەی کۆنتترۆلی ئەوانە وشەیەکی زۆر جواب دوو وشە زۆر بەکاردێنن ئەو دوو وشەیە ئێمەی مسلمان یعنی بەڕاستی حەقە لێیان وەرگین ڕم بێ ئێمە بوو بێ ئەو بەکاری بێنێ بەس ئەویان ئێستا ئەکسەر بەکاری دێنن چێ لە ئێوەی بەڕێز ئەزانێ ئەو دوو وشەیە کە خەڵکی ئینگلیز بەکاری دێنێت چییە زۆر بەکاری دێنێ بەڵێ یەکەم ئایام سۆری وایە هەر کارێ بکە بەلایەوە مشکلە نیە بڵێ داوای لێبوردن دەکەم من داوای لێبوردن دەکەم یان سۆری ببوورە دووەم و شایان چی ئەزانێت چییە بەڵێ پلیز هەر ئیشێک بکە ئیندا بە زەحمەت نەبێ یعنی هەر کارێک نیە قەت ناڵێ ئەو دەرگایە پێوەدا ئیندا بە پلیز کلۆز زە دۆ ناڵێ یەکسەر کلۆز زە ئەو دەرگایە پێوە دە من بردوون نەمرێ ئەوە چەنی فەرقە وەی زەحمەت نەبێ کاکە گیان تخوا ئەو دەرگایە پێوە دە هەر لە کوردەواری خۆشمانە بە زمانی شیرینی خۆمان چەند جوانم پیاوێک بە خێزانەکەی بڵێ رێات ڕەحمەتی خوا لێ بێت خوا پەرداخیاوان بۆ نانی دە هەستە مردو نەمرەوە خنکان لە تینوان ئەم دوانە زۆریان فەرقە خۆ هەر داواکردنی یەک مەتالیبە هەر داواکردنی پەرداخێک ئاوە یان چەند جوانە خێزانی بەختەوەر ئافرەتی بەڕێز ئەو خوشکانەمان کە دێنە مزگەوت فێری ئەم دەستورە بن چەند جوانە بە هاوسەرەکەی بڵێ وەڵڵاهی ئیشی تۆش نێو زەحمەتیشە بەڵام تخوا گە چوویتە ئەو بازاڕە لەبیرت بێ فڵان شتم بۆ بێنی بڵێ لەبیر نەچەوە پێت دەڵێم ئەو فڵەشتە بێنیتەوە ئەم دوانە هەردووکیان یەک داواکارین بەڵام ئەوەی یەکەمیان چەند ڕێز و حرمەتی تێدایە چەند ئەو پیاوازانە خێزانەکەی ڕێزی لێ دەگرێ ئا کە نەرم و نیانی لە شتێک هەبوو چەند جوانی دەکا هەر لە گفتوگۆی خێزانیدا لەگەڵ مناڵەکەدا لەگەڵ کچەکەدا لەگەڵ کوڕەکەدا بەو نەرم و نیانیە ئینسان ژیانی بەختەوەر دەبێت چونکە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم وای فەرموو لە وڵاتانی پێشکەوتوودا لە گەلێک کتێبا خوێندومەتەوە ئەڵێ باخچەکانیان ئەم پارکانەی کە هەیە کە چوویتە ژوورەوە لە ئەمبەرەوە بەرەوە لە هەموو دەرگاکان نووسراوە قەتعی گەورەی پێوەیە بە هەموو زمانەکانی کە ئەو خەڵکی وڵاتە لێی دەژیا نوسراوە ئاگات لە نەرمونیانی بێ ئەم بەراوبەری قاپیکە کە دەیکەیتەوە کە چووی تشە زۆرەوە زۆربەی تابلۆکان لەسەریان نوسراوە ئاگات لە نەرمونیانی بێ چونکە ئەگەر نەرمونیان بووی تام و چێش لە بینینی ئەم باخچەیە دەکەیت چەند جوانە ڕاستە ئەو باخچانە ئەو پارکانی کە کراون خۆ زۆشتی جوانیان تێدا ها گڵۆپی جوانی بۆ چەقاوە معنی پارکێکی جوانە جێگەی پشووە بەڵام چونکە خەڵکی نانەرمونیان شەڕە شەقکەر چۆتە ناوێ بزانە نە گڵۆپی پێوە ماوە نە درەختی ماوە نە گوڵی ماوە حتا بۆ خۆ دەڵێ ئەوان لەوێ کەس ڕۆشن ناشکێنێ بە تاکید نایشکێنێ چونکە حەرەسی هەیە مراقبە هەیە کامیرا لە سەریەتی هەر خۆشی وا فێر بۆ لە مناڵیەوە کە ئازاری شتەکان نادا بەڵام بۆ پێ دەڵێ ئاگەر لە نەرمونیانی بێ ئەڵێ تۆگە بە نەرمونیانی بە ڕێگاکەدا ڕۆیشتی چاول لەزەر لە هەموو گوڵەکان دەکا بە هێواشی دەڕۆی هەموو ڕەنگەکان دەبینی هەموو نەمامەکان دەبینی هەموو شتە جوانەکان دەبینی بەس وەرە بە پەلەپەل وەک ئەوەی بانگی داوە فریای جەماعەت نەکەوی ئاوا بە باخچەکەیان ڕاکەی نازانی کام گوڵت بینیوە لەو سەرەوە لێت بپرسن ئەلێ چەند نەوع گوڵی تیا بوڵی وەڵا نازانم بۆ چونکە بە نەرمونیانی پیان نەڕۆیشتووی بۆیە نەرمونیانی حتا ئەوانیش ئەو فەرمودەی پێ سەلەم لە باخچەکانیانە بەکاردێنن زرعاتێک بێنە بەر چاوت بەڕێزان بزانە نەرمونیانی لەوەشە ئێمە هەموو ڕۆژگارێک بەوانەیە فەلاح و زاریع بووبین و ئێستاش هەبین تۆ ئەتەوێت قەتارێک تەماتە ئاودەی چەند دێراوێک تەماتەت هەیە وا حساب کە ئەستێلێک ئاوت گرتووەتەوە دە بەرمیل ئاوی تایە پێنج بەرمیل ئاوی تایە باشە ئەگەر بێت و هێواش هێواش ئاوەکە بکەیتە وانێ ها دەڵێن بێرۆغەیە پێ ئادەڕوا وردە وردە ها ئەوەی کە فەلاح و زاریعی چاک بێ دڵی نایە ئاوی بە خوڕی بخاتە سەر ئەڵێ ئاوەکە هێواش هێواش بۆ خۆی ئەیمژێ ئەو کەمە ئاوە ئەو پێنج بەرمیل ئاوە ئەو درەختانە هەموو ڕەگەکانی تێراو دەکا پشتی لێراوەکەش مێلە تشەیە کێشێ بەس وەرە ئەو ئەستێلکە کە دارێکی ئەوەندەی پێوەی لەنکاو بیکەوە هەر هەمووی بخەسەری وەختی ئەزانی نیوەی دەمی لێراوەکان نەماوە ئاوەکە هەمووی خەسار بووە هیچیشی تێراو نەکردووە لەو سەرەوە بە بەلاش ڕۆیشتووە حتا لە زرعات ئاودانە نەرمونیانی لە کارەکە تا بێ بزانە بەرهەمەکە چەند جوانتر دەبێ لە میوە خواردنە وەرەی وا دەچێت میوەیەک دەڕنێ ئەچێتە ناو باخچەیەکەوە بە نەرمونیانی دەست دەبای هێشوێک ترێ لێ یەکاتەوە ئەوەی تریش هەڵپە هەڵپێتی ئەوەی ئەوا لێ یەکا ئەوی ئەوا لێ دەکا وەختی ئەزانێ هیچی بۆ نەخوراوە لە پەلەپەلیە ئەوەی تریش دەتوانێت لە بچوکترین کاتە پێویستیەکانی خۆی جێبەجێکات چونکە نەرمونیانی بەکارهێناوە ئەها ئەم فەرمودەی پێغەمبەر صلی اللە علیە وسلم و هەموو کاروبارەکانی ژیانمان دەتوانین سوودی لێ وەرگرین خۆشەویستانم جیاوازی نێوان ئاو و بەر تەماشاکە ئاو لەگەڵ بەردا ئاو ئێستا هەر یەکێ لێمە پرسن ئەرێ ئاو ئازاتریان بەرد چێ ئەزانێ ئەڵێن بەرد بۆ چونگاڵی بەرد توندە زەلامی پێوەرە بەردێک بە زەلامێکدا دەیکوژێ بەس وەرە دەبەیەک ئاوی پێ هەڵپڕژێنە هیچی لێ نایە وانە بەڵێ ئاخر ناێنڵین ئاو ئەوانش سەیریکە ئەوانش ئێستا باسی ئەوەش دەکەین ئەگەر بێتە سەهۆڵ بەردی هەموو دنیا بێنە بەردەکان ئەوەندەوە دەمفتێ با بەردی گەوریان لێ دروستکەی هەمویان بخە پاڵێک یەک دەگرن یەک ناگرن ناچنە پاڵێک وەنی هیچ هیچ ئەم بەردە بە حیاتی بۆ بەردە حتا بە یەک شێشی بتێ بچێتە ناویەکەوە یەکتری پارچە پارچە دەکەن بەردەکە زیاتر بچوک دەبێتەوە بەس ئاوانە ئاو چونکە نەرمونیان و هێدیە دڵۆپێکە بیکە بەدوو ئەو یەک دەگرێ دەڵێ وەرە قبوڵ بمە چونکە من نەرمونیانم قیچەکە خۆ تۆش زیاد نی تۆش هەر لە جنسی خۆمی دوای بیکە بە سێ بیکە سەلاجەوە زیاتر خۆی بە قووە دەکە ئەوەندەی کە خۆی فشەڵ دەکات دەبێتە سەهۆڵ بە زەر ئەمجا دەوری بەر دەبینێ ها چونکە ئاو نەرمونیانە قبوڵی بەرامبەرەکەی دەکا بەڵام چونکە بەرد ڕەق ڕەمزی ڕەقیە قبوڵی نییە کەس دەگەڵ یاوێ یەکتری قبوڵ ناکە هەر پێت کێشا یەکتری دەشکێنێ پاشان بەردێک و ئاوێک بێنە دەبەیەک ئاو ڕۆکە لەگەڵ بەردێکی بچکۆلە بەربەستیان لەبەر دابنێ بەردەکە ئەگە بەربەستەکە بچوک بێ بەسەریا دەڕوە ئەگەر وەکو خۆی بێ لە ئاستیا دەوەستێ ئەگە بەربەستەکە گەورە بێ بەردەکە لە ئاستیا دەتلیسێتەوە بۆ خۆی دەپوکێتەوە یعنی هیچ نەدەوری نەما بەڵام ئاو وانە ئاو ئەگە بەربەستەکە بچوک بوو بەسەریا زاڵ دەبێ دەیشکێنێ ئەگەر وەک خۆی بوو هێواش هێواش دەیجمێنێ ها جاری وایە شتمان ئاو داوە دەمی دێراوەکە وەختی ئەزانێ ئەرە وەڵا تەقی یعنی ئاوەکە پەلەی نییە وردە وردە ئاوەکە دەمێنێ هەتا شل دەبێ عەرزەکە لە کاتێکا کاری خۆی دەکا بەبێ ئەوەی خۆی عەزێت دا ئەگەر ئاوەکە مەجالی نەبوو بەربەستەکە گەورەتر بوو هەر پاڵیەدا پاڵیەدا هێواش هێواش ئەگەر سەد دەبێ ئەجاری وایە خەریب بۆ سەدی دوکان سەری کەوێ لە کونی سپیلایەوە دەریەکاتەوە ئیلا ئەم نابەزێ ئاوەکە ئیلا بەسەر بەستەکەیا هەر زاڵ دەبێ ڕۆژێ هەر زاڵ دەبێ بۆ چونکە ئاو نەرمە بەڵام چونکە بەر توند و تیژ و ڕەقە ئاخری فەشەل دێنێ یان بەردێکی لە خۆی گەورەتری توش دەبێ یان ئەگە وەکو خۆشی بچووک بوو دژوو پارچەیەکی لێ دەکاتەوە ناتوانێ هێزەکەی زیاد کات ناتوانێ بێتە دوو بەرد هێزەکەیان کەم دەبێتەوە کە بە یەک کێشران بەڵام ئاو وانە دوو دڵۆپ لەگەل دوو دڵۆپیدا ئەبێتە هێزی چوار دڵۆپ بەکاردێنێ ها سەیری کە ئاو نەرمونیانە کارەبای لێ دروست دەبێت بەو نەرمونیانی خۆی دەتوانێت کارەبا دروست کە ماڵەکان ڕووناکاتەوە بەڵام وەرە هەموو بەردی دنیا بکە سەدی دوکانەوە بێتە دەرە لە خاڕە هەڕ زیاتر هیچ کەس گوێ لێ نابێت ناتوانێت ناتوانێت کارەبا دروستکە نەرمونیانیەکان بەم شێوەیە تەماشاکە ئەو کاتێک کە لە کانی دێتە دەرەوە چەندی بەنێکی جوانە چونکە بە نەرمی دێتە دەرەوە ئەڵێ قوڵپی کانەکە چەند جوان بووە چونکە بە هێواشی دێ بەڵام ئاو کە ئەو سیفەتە نەرمونیانەی خۆی لەدەستدا بوو بە زریان هەمومان لێی بێزار دەبین وە خوا پەناماندا لە لافاو چونکە ئاو سیفەتەکەی خۆی لەدەستدا نەرمونیانەکەی لەدەستدا ئەمجا خەڵک لێ ترسێ ئەمجا خۆی لەبەری ڕادەکا کەچی کەلەکانیەکە دێتە دەرەوە چونکە بە نەرمونیانی دێتە دەرەوە هەر شیرینە سەیریکەی کەچی کە نەرمونیانی لەدەستدا ئەو ئاوە جوانەی کە دەقەیەک ئەم ڕۆژی ڕەمەزانە قەدری ئاوەزانی ئەو ئاوە کە نەرمونیانی خۆی لەدەستدا بوو بە زریان و بوو بە لافاو خەڵک نەفرەتی لێ دەکات خەڵک لێی بێزار دەبێت خەڵک پەنا دەگرێت بەخوا لە حاڵەتی ئاوادا و لە کارەساتی ئاوا بەڵێ خۆشەویستان ئینسانی سیاسی ئەگەر نەرمونیان بێت چەند جوانە ئینسانی سیاسی نەرمونیان بێ چونکە خوا نەرمونیانە ان الله رفیق یحب الرفقه ئەمە بۆ کاربەدەستان خوای پەروەردگار کە خالیق و ڕازیق و ژێنەر و منێلنی هەموو کەون و کائینات و بوونەوەر و مرۆڤە خوا بۆ خۆی نەرمونیانە و هەموو کارێکی نەرمونیانی خۆش دەوێت هەموو ئەو سەرکردە سیاسیانەی کە نەرمونیانن لە قاتی قسەکردن و بڕیاردانە کە تووشی هەڵە نابن بۆیە ئەڵێ کاتی خۆی فەڕەنسیەکان قسەیەکیان هەبوو بە عەرەبی تەرجمەکەی ئەوەیە کون باردن وەلو کنت علی مقعد ساخن ئەی سیاسی لە کاتی قسە کردنا نەرم و نیان بە هێواش هێواش قسە بکە و پەلە مەکە لە بڕیاردانا ئەگەر لەش سەر ساجی سوورکراویش دانیشتبی ئەگەر ژێرەوە ساجێک بێ هەموو بنە پێ و قاچەکانتی هەڵگرتبێ هێشتا پەلە مەکە لە قسەکردنا چونکە قسەی تۆ لە سەرت دەکەوێ لە یەک هەڵوێستا سەرکردە دەتوانێت وڵاتێک کاول کا بڕیارێکی هەڵە بدا دوای وەخت خۆی لێ نایەتەوە ها تەماشای کە ئەو سەرکردانەی نەرمونیانن ژیانیان سەلامەتە لە سەردەمی پێغەمبەرا صلی اللە علیه وسلم سەرکردەیەکی وەکو ئەبو جەهل بەردەوام توندوتیژ وڕا ئەبو لەهاب عقبەی کوڕی ئەبی معید عاسی کوڕی وائیل ئەمانە ڕەمزی توندوتیژی بوون لەناو قڕیشا سەرکردە بوون و توندوتیژ و یعنی بەردەوام تەپتۆزیان لە هەڵدەستا هەموویان خۆی گەورە بە هیلاکی بردن کوژران بۆگەنیان کرد فڕێدران بەڵام سەرکردەیەکی وەکو ئەبو سوفیان وەک ئەوان کافر بوو وەکو ئەوان دژی پێغەمبەر و سەلەم بەڵام سیاسەتمەدارێکی نەرمونیان بوو ئەوەندە وەکو ئەوان توند و تیژی نەدەنوان بڕیاری توندی دەرنەدەکرد سبحان الله ئاخری خوای گەورە هیدایەتی ئەبو سوفیانی دا ئاخری ئەبو سوفیان سەلامت بوو لە ژیاندا ڕێزی ماڵ و دیواخانەکەشی گیرا مسلمانیش بوو شەرافەت بوو بە سەحابی پێغەمبەر صلی الله علیه وسلم ئەها حتی ئەوانە فەرقیان هەبووە کۆتای مەوعیزەی ئەمشەومان بە سەرهاتێکی شیرینتان بۆ دەگێڕمەوە کە ئەو کەسانەی زانستخوازن ئەو کەسانی کە زانان چەند بە نەرمونیانی و حەکیمی بەبێ هەڵچوون چارەسەری گرفتەکان دەکەن ئیمام ئەبوو حەنیفە ڕەحمەتی خوای لێبێ دەرسی دەوتەوە لە مزگەوتە کۆمەڵە تەلەبۆ خوێندکار لە خزمەتی دابوون مناڵێکی جوانکیلێ وەکو ئا مناڵە بەڕێزانە کە ئەهلی مزگەوت و ڕێک و پێک و لەسەرەخۆن مناڵ ئەگەر لە سەرەخۆ بێ گوڵی مزگەوتە بەس مناڵی هاروهاش و ئەوانە خەڵکی ناچار دەکات لە مزگەوتیش بیکاتە دەرەوە لە مەکتەب بیکاتە دەرەوە لەسەر شەقامەکان خەڵک خۆشی نەوێ جا لەبەرەوە مناڵە چاوگەشەکان ئێوە ئیشاڵڵا نەرمونیان بن وەکو ئەو مناڵە بە ئەدەبەی کە ناوی ئەبو یوسف بوو باوکی مردبوو بە ناوی باوکیەوە ناوێن نەبوو ناوێن نەبوو ئەبو یوسف مناڵێکی بێ باوک بوو ڕۆژانە دایکی دەینار بۆ لای خەیاتێک شاگر خەیاتی دەکرد بە درهەمێک بە یەک درهەم بە پارەیەکی کەم بەش یەک دوو کلێرەی خۆی داکی دەکرد مزگەوتەکەشی هەر بەدەورەوەیە مەدرسەکە بووەتە کلێ شەریعە یعنی کلێ و چەندین ماستەر و دکتۆرای دێ پێڵەن کلێ ئیمام عەزەم کاتێک ئەو مناڵە سەیری کرد ئەو مناڵانە دەرس دەخوێن و وشەی زۆر جوان فێر دەبن حەزی کرد چوو دانیش دانیش لە بەڵام لە دوورەوە دانیش چونکە ناونووس نەکرابوو کتێبیشی پێ نەبوو هیچ بخوێنێ هەر ئەوە ڕۆژی دواتر هاتەوە دواتر شاگرد خەیاتەکە شکاتی لەکن لای دایکی وتی نایە بۆ دەوام و ئەوانە دایشی لێی دا و وتی مراقبەت دەکەم وتی دەچم دەرس دەخوێنم دواتر کە ئیمام ئەبو حەنیفە ئەو مناڵی بینی بە شەرمەوە پێش تەوابوونی دەرسەکە هەڵدەستێ بانجی کە ڕۆڵ وتی ڕۆڵە وەرە هیچ فێر بووی سەیری کرد سبحان الله ئەوەی ئەمان لەسەر کتێب دەیخوێنن ئەمەی دەجار ئەم بۆیان باز دەکا ئەو مناڵە بەس لە دوورەوە گوێ لێ بۆ هەموو دەرسەکانی لەبەرە و ئیمام ئەبو حەنیفە فەرمووی ئەم مناڵە پاشەڕۆژی ڕوون دەبێ حەیفە ببێ بە شاگردی خەیاتێک چونکە خەڵکمان زۆرە بێتە شاگردی خەیات بەس هەموو بەهرە مەندێکمان دەست ناکەوێت بێتە زانایەکی گەورە بانگی دایکی کرد وتی لێ مەدە مەیترسێنە بابێ بۆیە لە ڕۆژی چەند پای وتی قوربان پارەمان نییە فەرمووی ڕۆژی چەند پایا دەکا وتی وەڵا ڕۆژی بە درهەمێک وتی من ڕۆژی دوو درهەمت دەدەمێ تۆ لێ گەڕێ با بخوێنێ سبحان الله لەو مەلایە لەو زانایە وتی من لە پارەی خۆم لە موچەی خۆم ڕۆژی دوو درهەم دەدەم بە کوڕەکەت ئێوارە بهێنێتەوە لە جیاتی درهەمێک لە جیاتی هەزار دینار دوو هەزار یەدەمێ بەس با بخوێنێ خوێندی سبحان اللە بوو بە گەنجێک تەواوی عیلمەکانی تەقریبەن خوێندبوو ڕۆژێکیان نەخۆش بوو زۆر نەخۆش بوو گرانەتای گرت بوو گرانەتای ئەو کاتەش مەترسیدار بوو پێیان دەوت تاعون و کولێرا ئیمام بوو حەنیفە چوو سەری لێدا کە چوو سەری لێدا زۆری پەرۆش بوو یعنی هەموو ڕەنگی تەواو تێکچوو بوو کاتێک کە هەستا سێ چوار کەسی لە خزمەتا بوو خزمەکانی و کەس و کار و تەلەبەکانی ئیمام ئەبوو حەنیفە فەرمووی بەخوا تۆم لە شوێنی خۆم دانابوو خۆزگە خوا چاک بووایە و ئەم هەموو عیلم و زانیاریە ژێر دڵ نەکەوتایە بەخوا ئەبوو یوسف من تۆم بەهرەی ئەوەم تیا دەبینی تۆ لە شوێنی من لە مەدرسەکە دانیشی دەرس بڵێیتەوە خزمەکانی دوای چوونەوە ئەبوو یوسف وردەوە دەخوای گەورە شیفای دا و ڕەحمی پێکرد و باش بوو خزمەک وتی ئەچمەوە بۆ دەرس وتیان بۆ ئەچیتەوە بۆ دەرس وتی ئەچمەوە دەرس دەخوێنم وتیان بابە پێشەوا ئەبو حەنیفە فەرمووی وەڵڵاهی من ئەبو یوسفم لە شوێنی خۆم داناوە وەڵڵا خۆزگە لەم دەرسە لەم نەخۆشیە چاک ببوویاوە من ئەو لە شوێنی خۆم داناوە چونکە بەقەدەر من زانایە قسەکەش هەم قسە یەک دوو قسەی بۆ زیاد دەکرێ تۆزێکیان لێ زیاد کرد و ئەوان پێ بووی وەڵا ئینسانە خەریب و تەکەبورێک بگرێ وتی یعنی بەقەدەر ئەبو حەنیفە زانم وتیان ئەرە وەڵڵا ئەی بۆ خۆی وای وتی من لە شوێنی خۆم دانا وتی دێکەوابێ من بۆچی بچم دەرس بخوێنم بام بچم دەرس بڵێمەوە مزگەوتی ئیمامی ئەعزەم مزگەوتی ئەبو حەنیفە لە شاری بەغا زۆر گەورە بوو ئیمام ئەبو حەنیفە دەرسی دەوت و ئەوەندە خەڵکی زیاتر لە دەوەر بوو، ئەبو یوسفیش چوو لە لایەکە و کۆمەڵە تەلەبەی لە دەوری خۆی کۆکردنەوە لە سووچی مزگەوتا دەستی بە بەردەوتنەوە. ئەخە ئەمە دیمەنێکی ناشرینە تەلەبەکەی خۆت بە بێ پرس و بە بێ ئیجازە و بە بێ تەواوکردنی خوێندن بچێ لایەکی مزگەوتەکە دابڕێ بڵێ منیش وەک تۆم. بەڵام ئیمام ئەبو حەنیفە بە نەرم و نیانی یەک تۆز خۆی سەغڵەن نەکرد. قوتابیەکی نافەمووی وەرە بە گوێیا چرپان وتی بچۆ بە لای ئەبو یوسف یەک پرسیاری لێ بکە. بڵێ ئەگەر کابرایەکی وتی پرسیارەکە چی بێ قوربان فەمووی بڵێ کابرایەک جلو بەژێکی بردەوە بە لای کابرایەکی خەیات چونکە ئەم کار کەوتت خەیات بەبیری دەکەوێتەوە کە شاگر خەیات بووە ئەوە ئەبوو حەنیفە بوو تۆی لە شاگر خەیاتیەوە کرد بەو زانایە وتی کابرا جلو بەرژی بر بۆ لای کابرایەکی خەیات وتی شڕواڵەکەم زۆر درێژە تکایە بۆم کردکەوە وتی باشە بەیانی وەرەوە کە بەیانی چۆ وتی وەڵات جلو بەرگل لای من نییە وتی کوڕە بابە من دوێنێ شڕواڵەکەم هێنا بۆ لای تۆ بۆم کورتکەیەتەوە تۆ زێ درێژ بوو وتی بەخوا لای من نییە کابرا چوو پۆلیسی ئاگادار کرد و هاتن دووکانەکەیان پشکنی سەیەکن لە شوێنێکا لە کەلێنێکا شاردوویەتیەوە تۆ ئەم پرسیارەم بۆ لە ئەبو یوسف بکە ئەم خەیاتە کرێی دەکەوێ ئەگە وتی بەڵێ کرێی خۆی حەقی خۆیەتی بڵێن نا نەتزانی ئەگە وتی نا کرێی ناکەوێ بڵێ هەر نەتزانی وەڵا ناردی بۆ لای وتی قوربان کابرایەک خەیاتێکە کەوای گوت ئەبو حەنیف ئەبو یوسف داچڵەکە کاتی خۆی شاگرد خەیات بووە وتی، جل و بەرگەکە بە هەمان شێوە کە بۆ جەنابتانم باس کرد، ئەم خەیاتە کە ئەم جل و بەرگەی شاردۆتەوە دوایی پۆلیس ئاشکرای کردووە مەیلە وەکو دزێک وابووە، ئایا کە کرێکەی دبێ بدرێتێ؟ ئەبو یوسف هەر یەکسەر لەسەر پشت وتی، بەڵێ، مادام تازە ئیشی خۆی کردووە، شەڕواڵەکەی کورت کردووە دەبێت کرێ بدرێتێ، کابرا وتی، وەڵا نەتزانی. بەخوا چ ئا وتی، وەڵا ڕاست دەکەی، مادام ئەو دزێ کراوە، وەڵا نابێ کرێکەی بدرێتێ، وتی، دیسان هەر نەتزانی. وەڵا مۆستا کوتی، تو ئەو خوایە ئەو پرسیارەی خۆت نییە. پرسیارێک من سەری و دەری لێ دەرنەکەم ئەم پرسیارە ئەبو حەنیفە تۆی نەناردووە وتی بەرە وەڵا مامۆستاکەت منی ناردووە بەخوا منیش نازانم وەڵا چوو دەستی ماچ کرد و فەرمی قوربان هاتووم لەسەر چۆک دانیشتمەوە لە خزمەتە بەس وڵامی پرسیارەکەم پێ بڵێ فەرمی ڕۆڵێ هێشتا ماوتە هێشتا ماوتە وەکو ئەبو حەنیفە لە مزگەوتا دەرس بڵێتەوە من بەخیلیت پێ نابم بەڵام ها پرسیاریشی ئاوا لێ عاسیە دەبێ ڕۆڵی جامە دووم بابەتە ئەچین کەرە بەش ڕۆڵەکە لێ پێکا ئەگەر بە قیاسی ئەو کورت کرابەوە واتە پێشدا کورتی کردووە تەوانێ ئەوەی کە ئەو پێی سپاردووە بە قیاسی کابرا هیچ نێتی خراپی نەبووە دوایی تەماح گرتوویەتی و دزیەکەی کردو شاردوویەتیەوە کەواتە مادام بە ئیشی کابرای ڕێک و پێک کردووە ئەو وەختێک کە ئیشەکەی کردووە بە سافی و بە خاوێنی نێتی خراپی نەبووە واجبە کرێکەی بدرێتێ بەڵام ئەگە سەیرمان کرد کابرا بە قیاسی کابرا کورتی نەکردەوە بۆ نمونە خۆی کورتە باڵاتر بوو بە قیاسی خۆی کورتی کردەوە کەواتە هەر کە سەیری کردووە نیەتی خراپ بووە کابرای خاوەنی لەبیر نەبووە بۆ خۆی چاکردووە کەواتە مادام بۆ ئەوی چانەکردووە کرێکەی نادرێتەوە پێشی دەبژێندرێ وتی ئیتر تەواو کابرا تەسلیم بوو کۆڕ مەجلیسی ئەو بەتاڵ بوو هەموو هاتنەوە لای ئەم فەرمووی بە نەرمونیانی جاوانی زا ئینسانی زانا بە نەرمونیانی کێشەکان چارەسەر دەکا کە لە خزمەت خۆشەویستماندا ئەو فەرمودەیە فێربووین بە ئومێدی خوای پەروەردگار نەرمونیانی پیشەمان بێ و دوور بین لە توندوتیژی ئینشاءاللە وصلی الله علی سیدنا